الذي أرسلته رحمة للعالمين بشيرا ونذيرا فبلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله وتاری ئەمڕۆمان دوو یادی تاڵ لەم ڕۆژە یەکیان گرتووە، ئاماژە بە هەردووکیانەکەم بە گوێرەی بەشکردنی کاتەکە. یادێکیان کە نزیکە لە سی سێی هەزار و نۆ سەد و نەوەد و یەک گەلی کورد دوای ئەوەی کەوا بیست و پێنج ڕۆژ بەسەر ڕاپەڕینەکەیا تێپەڕی، لە دوای ئەو بیست و پێنج ڕۆژە کە سوپای عێراق و ڕژێمی بەعس دوای شکستی لە کوەیت و گەڕانەوەی بەلوتی شکاو زلهێزەکان چرایان بۆ هەڵکردبوو کەوا ئەندازەیەک پەلاماری ئەم گەلە بدات کە هۆشێکی بە بەرا هاتبوویەوە دوای ڕاپەڕین بۆیە حەملەیەکی هجوومێک و هێرشێکی کرد بەرەو کوردستان گەلی کوردیش هێندە ترسابوو لەو ڕژێمە و لەو تاغوتە کەوا سەد و هەشتا و دوو هەزار مرۆڤی بێتاوانی ئەنفال کرد هەڵەبجەی کیمیاباران کرد سیوسێنان و بالیسان و و هەموو شوێنەکانی تر و هەروەها کوەیتی کاول کرد، بیرەکانی ئاگرتێبەردا، باران و بەفری ڕەشی باراند، بۆیە میللەت تۆقی کە وتیان سەدام هات، باوک مناڵی بەجێهێشت، مێرد ژنی بەجێهێشت، کۆڕەوی ملیۆنی گەلی کورد لە سی سێ ی هەزار و نۆ سەد و نەوە و یەک ڕوویدا، گەلی کورد بەجارێ، ماڵ و حاڵی خۆی بەجێهێشت، سەروەت و سامانی بەجێهێشت، نانێک و پارەیەکی نەختینە گەر لەگەڵ دەستیا بوایە، سەیارەکەی لە رێگە کە مەجال نەبوو بەجێیەهێشت، ئەوەی بردبووی تلیەکردەوە بۆوەی خۆی و مناڵەکانی رزگاریان بێت. كورو الهجرة الجماعية للشعب الكردي في 30 من آذار 1991 بعد الانتفاضة الكبرى للشعب الكردي هي مآسات من مآساتنا وذكرى مرة في حياتنا اليوم نحن نتذكر هذا هذه هذه الحادثة وهذه الكارثة التي أيقظت العالم والحلفاء والدول الكبرى بعدما رأوا بأم أعينهم شعبا يترك بلده ووطنه ويركض ويخلف وراءه كل شيء لكي يحفظ على نفسه ودينه بعدما رأوا هذه الفاجعة الكبيرة أصدر الأمم المتحدة القرار 800 986 بحظر الطيران فوق إقليم كردستان وبعض مناطق الأخرى في جنوب العراق برایانی بەڕێز نابێ لە بیرمان بچێتەوە نابێ لە یادی بکەین شعب نابێ لە یادی بکە ئەگەر سەرکردە تێرەکان لە یادیان کرد ئێوە لە بیرتان نەچێ ئەگەر شۆڕشگێڕەکان و پێشمەرگەکانی دوێنێ کە ئێستا مەسولی تێرن لە بیریان چوو ئێوە لە بیرتان نەچێ نە کیمیاباران نە ئەنفال نە کۆڕە و نە ئەو هەموو نەهامەتیانەی بەسەرتان هاتووە لە بیرتان نەچێ پشتا و پشت بگێڕنەوە بۆ ڕۆڵەکانتان بۆ میلەتان چیمان بەسەر هاو چیمان لێکرا چەنێ ئاو بردی؟ چەند خنکا لە ژێر خێمە و چادر و لە ناو بەفر و بارانا؟ کۆڕە و هیجرەی جەماعی کورد ئەتوانم بڵێم زۆر قورس بوو، لە ئەنفال قورستر بوو، لە کیمیاباران قورستر بوو. خەساریشی ئەوەندە نەبوو، بەڵام دەستکەوتی کۆڕە و زۆر گەورە بوو بۆ گەلی کورد. دنیای خەبەر کردەوە. دنیای هێنایە دەنگ. نەتەوە یەکگرتووەکان بڕیاری دەرکرد چیتر نابێ تەیارەی کیمیابارانکەری کورد بەسەر وڵاتی کوردانا بگەڕێ. بۆیە وردە وردە گەڕاینەوە زێدی خۆمان و دەستمان کردەوە بە ئاوەدانکردنەوەی کوردستان و خۆ ئامادەکردن بۆ هەڵبژاردن لە نۆزدەی پێنجی نەوەد و دوو بۆیە بەڕێزان یادی کۆڕە و من ناتوانم لە جمعە باسی بکەم تەنها بیرتان یەخەمەوە ئێوە خۆتان تایە بوون ئەوانەی کە گەنجن و تەمەنیان کەمە بۆیان باس کەن چۆن ڕامان کرد، چۆن ماڵمان بەجێ هێشت، چۆن مزگەوت و گۆڕ و گۆڕستانمان بەجێ هێشت، ڕامان کرد ڕوومان کردە و شاخانە، باران و بەفر، سەرما و سۆڵ، برسی، بەڵام ئینسان کە گەییە گیانی واز لە هەموو شتێ ئەهێنێ. بۆیە هەموو شتێکی ئەم دنیایە هیچە ئیلا ئیمان و شەرەف و کەرامەت نەبێ ئینسان لە پێناوی ئیمانە لە پێناوی شەرەف و کەرامەت و گیانە ئەبێ تەسحیە بدا بە هەموو شتێک بۆیە دەستی یەکتری نەبڕین لەسەر ماڵ درۆ نەکەین لەگەڵ یەکتریە لەسەر کورسی فێڵ نەکەین لەگەڵ یەکتری لەسەر مەتاعێکی بێکەڵک کە یا بەجێمان ئەهێڵێ یا بەجێی ئەهێڵین. ئەو ئەندازە کەمە باسی کۆڕەوی گەلی کورد لە ساڵی نەوەد و یەک یاداوەری تاڵی دووهەم ئەم بەیانییە کە سی و یەکی سێی دوو هەزار و حەڤدە یە. حەفتا ساڵ تێئەپەڕێ بەسەر یادی لەسێدارەدان و شەهیدکردنی قازی محەمەد و سەدری قازی و سەیفی قازی یەکەم سەرۆککۆماری گەلی کورد لە کۆماری کوردستان لە شاری مەهاباد پاش یانزە مانگ لە ڕاگەیاندنی کۆمارەکە و هەڵکردنی ئاڵای کوردستان ئەو ڕژێمە دڕندەی پالەوی بە فیتی ڕووس کۆماریان لەبار برد قازیان شەهید کرد فرمێسکیان خستە چاوی گەلی دڵخۆشی کوردستان بە گشتی و ڕۆژهەڵات بە تایبەتی قازی شەهید کرا مرد ڕەزا پەهلەویش مرد بەڵام دوو مردنی جیا قازی محەمەد لە دڵی میللەت و لە شاری مەهاباد و سابڵاغ گۆڕەکەی وا لە ناوجەرگی گەلیا بەڵام حەمەڕەزا پالەوی وەک سەگی گول نە ئەمریکا نە پەناما نە کەنەدا یەک وڵات نەیگرتە خۆی و لجوئی نەدایە وڵاتی میسر بە حکمی ژن و ژنخوازیە لە بینیانا هەبوو لەگەڵ سەرۆکی ئەو کاتەی میسرا جێگەی کردەوە و ئێستا گۆڕی نا موبارەکی لە وڵاتی میسڕ شەهید بوون و لە سێدارەدانی قازی محەمە و ئەبێ پەند بێ بۆ ئەوەی خۆی کورد بە کورد دەزانێ خۆی بە مسلمان ئەزانێ خۆی بە پیاو ئەزانێ خۆی بە دڵسۆزی گەل و نیشتمان ئەزانێ قازی محەمەد مرد شەهید بوو بەڵام زیندووە. هەیە زیندووە بەڵام مردووە. هەیە ئەڕوا بەڵام سەنگین نییە. هەیە ئەخوا بەڵام مردووی بەشی زیندووخۆرە. بۆیە ئەو پیاوە دەرسێکی بە گەلەکەی وت، هەتا هەتایە لە گوێمان نازرنگێتەوە و هەتا هەتایە لەبیری ناکەین. بابەتی ژیانی باس ناکەم قازی محەمەڵ پشت تاو پشت قازی وڵاتی سابڵاخ و موکریان بوون باپیرانی و خۆیشی قازی شەرعی شاری مەهاباد بووە بەشداری کردووە لە شۆڕش دژی زوڵم و زۆر لەگەلی کورد تا لە کۆتاییە ئەو شۆرشە بەرپا ئەبێ ژیانەوەی کوردستان دامەزرێن و وە لە دواییا کۆماری مەهاباد ئیعلان ئەکا لە ساڵی نۆ سەد و چل و شەش بەڵام مەخابن لە یانزە مانگ بەدوا لە سی و یەک ی سێ کۆمارەکە دەڕوخێن و قازی و دوو ئامۆزاکەی سەدر و سەیفی قازیش لەگەڵیا شەهید ئەکەن. گەلێ ڕووداوی عەجیب دەگێرنەوە دەربارەی شەهادەتی قازی محەمەد، ئاماژە بە هەندێکی ئەکەم بۆتان. یەکێک لەوانە دکتۆر ڕەحیمی قازی کە ئامۆزای شەهید قازی محەمەدە، ئەفسەری هێزی پێشمەرگەی کوردستان بووە، دەڵێت، سەرۆکی دادگای تایبەت بە قازییەکان پێی راگەیاندن، یانی رەیسی مەحکەمەی عەسکەری شا لە مەهاباد وتی بە قازی محەمەد و ئەو دوو قازییەکەی تر پێی راگەیاندن کە دەتوانن لە ناو ئەفسەرەکانی مەهاباددا دوو کەس بکەنە پارێزەر و محامی خۆتان. بەڵام قازی محەمەد ئەمەی بەدڵ نەبوو وتی یا سەرلەشکر ئەسڵانی و یا لەگەڵ سەرهەنگ موسا شاقوڵی کە لە تاران دانیشن ئەو دوانەمان قبوڵە بێن بن بە محامیمان کابرای ڕئیسی دادگا وتی ئەتەوێ مەحکەمەکە دواکەی بۆ داوای محامی ناکەی لە لەندەنەوە بێت قازی محەمە وتی، ئەگەر ئیرتیباتم لەگەڵ لەندەن ببوایە، ئێستا محاکەمە نەیەکرام و ڕۆژم بەم ڕۆژە نەیەگەیشت. لەبەرئەوەی پیاوی ئەوان نیم بۆیە وەتوان ئاوام لەگەڵ بکەن. ئەوە یەکێکە لەو جوابانەی مەردەکان و کاربەدەستەکانی کورد ئەبێ هەمیشە پێیان بێ، ئەبێ پیاوی کەس نەبن، پیاوی خوا بن، سەرۆکی گەل بن. تۆمەت لە دوای تۆمەت ئەیاندا پاڵی قازی و براکانی ئێوە ئاڵایەکی ناشەرعیتان هەڵکردووە ئێوە دژی ئێران شۆڕشتان بەرپا کردووە ئێوە پەیوەندیتان بە سۆڤێتەوە ئێوە ئێوە ئێوە زۆریان وت قازی هەمووی خوێنساردانە هەمووی وەڵامدایەوە ڕەدی هەمووی کردەوە کە داوای بەڵگەیە کرای و بەڵگە چییە تۆ ئەم تۆمەدانە دێ بە من ڕیسی بەم بە ڕیسی مەحکەمەکە ڕیسی مەحکەمەکە قیژاندی بەسەریا قیژاندی بەسەر قازی محەمەوە قازی محەمەدیش وتی، ئەگەر ئێوە دینتان نییە و خوا ناناسن و بڕواتان بە لێپرسینەوەی خوا نییە، بەلای کەمەوە تۆسقاڵێک غیرەت و جوامێریتان هەبێ، چۆن ئەم هەموو درۆ و بوختانە بە بێ بەڵگە دەدەنە پاڵی من؟ بەو شەهامەتەوە، بەو عیززەتەوە ئاوا قسە بکەی لەگەڵ ڕەئیسی مەحکەمەی عەسکەرییە؟ دادگەر زۆر بێ، دادوەرەکە زۆر بێتاقەت بوو، کێشای بە سەری خۆیا. وتی، سەگ سیفەت، بە قازی محەمەد. قازی قسەکەی پێ بڕی و نەیەڵا تەواوی بکا، وتی، سەگ و بێ ئابڕوو خۆتانن، کە هیچ سنوورێ ناناسن، هیچ نرخێ بۆ میللەت و یاسا دانانێن، من دەمێکە چاوەڕێی ئاوا ڕۆژێک و ئاوا حوکمێک بووم. من چونکە بێتاوانم و لە ڕێی ئازادی میللەتی خۆمدا دەکوژرێم، ئەمە بە خێر و بەرەکەت و ڕەحمەت لە لایەن خواوە دەزانم، شانازی بە مەرگی شەرەفمەردانەی خۆمەوە ئەکەم. هەروەها وتی، ئێستا کە بڕیارە لە سێدارە بدرێم، من بەڵێنم بە میللەتەکەم دا کە لەگەڵ ئەوان بژیم و بۆ ئەوان بمرم، ئیتر چۆن لە بەڵێن و پەیمانێک کە داومە پێیان پەشیمان دەبمەوە. دادوەر لە بەشێکی قسەکانیا وتی، ئێمە وامان بیستووە، عەفوەن، پارچە پەڕۆیەکیان هێنا پیشانی قازی و براکانیان دا، پەڕۆیەکی سەوز، سوور، سپی. ئەو پەڕۆ چی پێڵێن ئیستا ئاڵا سەوز سوور سپی ڕەسمی چەکش و داسێکی تیا بوو قازی وتی ئەمە پەرچەمی کوردستان نییە پەرچەم و ئاڵای ئێمە داس و چەکشی پێوە نییە ئەمە بەڵگەی بێعقلی ئێوەیە ئێوە ناتوان سوکایەتی بە ئاڵای کوردستان بکەن ئاواتی من شەهادەت و ڕووسوری بەردەمی خوا و میلەتم بوو دادوەر لە بەشێکی تر وتی، ئێمە وامان بیستووە تۆ لە لە ئارام تر و خوێنساردترن کەسی لە دنیادا، بۆ وا زوو تووڕابی؟ وتی، من ماف بە کەس نادەم سووکایەتی بە نەتەوەکەم بکا، من ئێستا لە بەردەم ئەم میللەتە حوکم دەدرێم، چۆنە بێ بەرامبەر کەسێکی نامەردی وەکوو ئێوە بێدەنگ بم؟ کە سوکایەتیم پێ دەکەن سوکایەتیمان پێ دەکەن هەرواوتی من ئەوەی کە لە خوام دەویست هاتنەدی هاتەدی ئەوەی لە خوام دەویست ئەوە بوو کە لە پێناوی ئاین و نیشتمانمدا شەهید بم هیوادارم بە ڕووی سوورەوە بە دیداری خوای مەعبود و میهرەبانی خۆم شاد بمەوە هەروە لە بەشێکی تری قسەکان یاوتی باوەڕ بکەن چەندین جار لە خوام داوا کردووە هەر کات مردم بە ڕووسوری بچمەوە حزوری خوا و پێغەمەر و میلەتەکەم لە دوا ڕۆژە مەرگی مەرگی وا لە حەقیقەدا فەتحە دادوەر لە بەشێکی تاقیقەیدا لە قازی پرسی، پەشیمان نیت کە لەگەڵ مەلا مستەفا نەڕۆشتی بۆ عێراق؟ قازی وتی، نەخێر. وتی، بۆ؟ وتی، چونکە ئەمزانی ئێوە مەهابادتان وێران دەکرد، ژن و مناڵ و پیاوتان ئەکوشت، منیش نەمویست لە پێناوی منا خەڵکەکەم بکوژرێ، بۆیە مامەوە لەگەڵ ئەوانە بمرم و من بم بە قەزاوەگێڕی ئەوان. کەیومەرسی ساڵحی کە ڕاگەیەنکاری سوپای ئێران بووە یانی ئیعلامی جەیشی ئێرانی بووە ئەفسەرێک بووە حازر بووە لە مەحکەمەکە ئەم کەیومەرسە ئەڵێ من بەشداری دادگایکردنەکەم کرد کەسم نەدیوە بە ئەندازەی قازی محەمەد بە شەهامەت و لێبوردە بێ خۆڕاگر بێ لە دادگایی کردنەکەدا هیچ ترسێکی نەبوو بەو پەڕی بێباکی و هیمەتەوە قسەی دەکرد دەتگوت دەعوەت کراوە بۆ ئاهەنگی شایی و خۆشی داری لەسێدارەدانیان لە مەیانی چوارچرا کە ئیعلانی کۆماری تیاکرا ئامادە کردبوو شەو هاتن چەند ئەفسەرێک هاتن ئەو کەی و مەرسەش ئەڵێ منیشیان لەگەڵا بووم چون بۆ ماڵی قازی محەمەو کە چوینە ژوورەکەی ئەزانین قازی هەلە سوجدا و نوێژەکە ئینسان تەریقە بێت و ئەم ئەم مەسئولانەی ئێستای کورد دەبینێ بەیانی تا ئێوارە یا خۆیان جمێن بەخوا دەن یا بە بەردەمیان و جمێن بەخوا بە پێغەمبەرە درێ پیاو خەجاڵەتەی گری ئەمە ئەمە پیاو ئەمە سەرۆک کۆمار ئەمە ڕئیس ئەمە شەهید کابراڵە چی نەزانین نوێژەکە سەری لە سوجدایە خەریکی نوێژکردنە یەکێک لە قازیەکان وتی مادام بۆ تاران دەبرێن با تۆزێ زوو بکەین بە درۆ و دویانە ئەو بین بۆ تاران وتێتی دەبا تۆزێ پارە و شت لە مناڵەکانم داوا بکەم و پێیان بڵێ منەچم بۆ تاران وتیان پێویست ناکا ئەیان بەر لە ژوورێک لە نزیکی مەیانی چوارچرای مەهاباد دایانەنێن ئەزانێ زابتێک و مەلایەکی کورد و قازیەک و ئەمانە دانیشتوون زانی ئیتر ئەمە مەحکەمەیە و ئیعدامە و نیهایەتیەتی قازیەکە ئەڵێ ئەتوانی وەسێتی خۆ بکەی چیت هەیە بینووسە ئەویش دەسەکا بە وەسێت بە مەلا کوردەکە ئەڵێ مەلا من بە فارسی قسەیەکەم با ئەم ناپیاوانە تێبگەن بەس تۆ بە کوردی وەسێتەکەم بنووسە ئەڵێ قازی وەڵی کوردی نازانم بنووسم ئەڵێ ئەمە یەکێترە لە نەگبەتیەکانی گەلی کورد و نەهامەتیەکانی ئێمە کە تۆ تۆی مەلا و عالم نازانی کوردی بنووسی بێنە خۆم ئەینووسم خۆی ئەینووسێ لە سەعات سێ بۆ چوار چونکە لە شوێنی ئەڵێن سێ لە شوێنی ئەڵێن چوار سێ بۆ چواری بەیانی سیویەکی سێ قازی و دوو ئامۆزا بەڕێزەکەی ئەکرێن بە دارا بە تاریکی لە کۆماری مەهاباد بەو جۆرە هەرگیز گومانم وا نەبوو کە ڕابەری کورد بەو ئەندازەیە ئازادێ کە یومەرزی ساڵحی ئەڵێ بە شەهامەت بن تا ئێستاش دەنگی قازی محەممەد لە گوێما دەزرنگێتەوە کە دەیوت خوایە هەقی ستەملێکراو لە ستەمکار بسێنە. نەمدەتوانی چەند وێنەیەکیان لێ بگرم و جوراتم نەبوو نزیکیان بکەوم. بە بۆچوونی من دوعا و نزاکانی قازی محەمەد لای خوا وەردەگیرێن، بەڵام نازانم کەی و لە کوێ. قازی محەمەد کە برایە نزیک چوارچرا، دوو سەعات و نیو دەستی کرد بە ڕاز و نیاز لەگەڵ خوا. دوو سەعات و نیو لەگەڵ خوا ڕاز و نیازی کردووە. ناوبراو دەڵێ، لە هەندێ شوێنا لە وەسیەتنامەکەیا کە باسی کورد و کوردستانی تیایە سڕیویانەتەوە، بەڵام ئەڵێ هەمووی خۆم تۆمارم کردووە و لە مانگنامەی سوپایشا بڵاوم کردووەتەوە لە ئەرشیفی سوپای ئێرانا پارێزراوە. با بڕۆمە سەر وەسیەتنامەکەی قازی. دوو سەعات و نیو لەگەڵ خوا پاڕاوەتەوە و پێش مامۆستا عەلادین سەجادی ئەڵێ دەستنوێژی گرتووە ئینجا براوە بۆ ئەوێ لەوێش دوو سەعات و نیو نوێژ و دوعا و ئەمانەی کردووە وتی ئێستا ئێوە یەک قازی محەممەد لە سێدارە دەدەن بەڵام میلەتی کورد هەمووی قازی محەممەد زۆریان تایە لە من پیاوترە و دوژمن تۆقێنە خەیاڵتان خاوە وابزانن قازی محمد بکوژن ئیتر نەجاتان ئەبێ قازی محمد ئەڵێ بەپێی شەریعەتی ئیسلام خنکاندن دروست نییە و مەکروهە گولە بارانمان بکەن ڕئیسی مەحکەمە ئەڵێ نا هەر ئەمر وایە کەوا لە سێدارە بدرێن و بخنکێنرێن شەرعزان بووە مەلا بووە مسلمان بووە کورد بووە نیشتمان پەروەر بووە وەسێتنامەکەی قازی محەمەو لە چەند دەقیقەیەکە میلەتی کورد نەوە ئازیزەکانم ئەی برا و خوشکانێک کە مافتان پێشێل کراوە ستەمتان لێ کراوە من خەریکی خەریکم ساتە وەختەکانی ژیانم بەڕێ دەکەم چەند بیرخستنەوە ئامۆژگاریەکم بۆ ئێوە هەیە بیکەن بە خاتری خوا لەمە زیاتر دوژمنایەتی و دووبەرەکایەتی لە نێو یەکتردا مەکەن، یەکگرن و پشتیوانی لە یەکتر بکەن. بێهودە و بە بەلاش خۆتان بە دوژمن مەفرۆشن. تا دوژمن کاری پێتان هەبێ ئێوەی دەوێ. بە هۆی ئێوەوە بە ئامانجەکانی خۆی دەگا. دوژمن سەبارەت بە ئێوە هیچ سۆز و نەرمییەکی نییە. هەر هەلێکی بۆ هەڵکەوێ خۆی لێتان نابوێرێ. دوژمنانی گەلی کورد زۆر ستەمکار و بێ ڕەحمن، یەکێتی و پشتگیری یەکتر ڕەمزی سەرکەوتنی هەر میلەتێکە، لە غەیری ئەمەدا میلەت یا ئەچێ پەرت ئەبێ دەکەوێتە ژێر دەست و ئەبێتە دیلی دوژمن. ئەی گەلی کورد ئێوە هیچتان لە گەلانی تر کەمتر نییە، غیرەت و لێهاتوویی ئێوە لەو میلەتانە زیاترە، کە دیلی دوژمن بوون ئێستا ئازادن و پەرچەم و ئاڵا و وڵاتی خۆیان هەیە ئێوەش با لەمە زیاتر ژێر دەستە و کز و بێناز نەبن خۆتان بە دوژمن مەفرۆشن لەگەڵ یەکتر حەسوودی مەبەن بەم جۆرە ئەتوانن بگەن بە ڕزگاری براکانم فریوی دوژمن مەخۆن دوژمنی کورد لە هەر ڕەنگ و تیرە و نەژادێک بێ بێویژدانانە و دەرهەق بە ئێوە بێڕەحمە بەهۆی هەندێ کوردەوە هەندێکی تر لەبەین ئەبەن، دوژمنی ئێوە حەسودە بە فێڵ و تەڵەکە ئێوە دژی یەکتر دەجوڵێنێ و بە کوشتان دەدا. من ئەوەتام لە دوا ساتەکانی ژیاندا بە خاتری خوا و لەبەر خوا ئامۆژگاریتان ئەکەم، خوا خۆی ئاگادارە کە هەرچیم لە دەست هات لە بەخشینی گیان و ماڵ هەوڵ و تێکۆشان درێغیم نەکرد، ئێستەش لەم بارودۆخەدا دووبارە ئامۆژگاریم بۆتان ئەوەیە فریوی دوژمن مەخۆن، بە سوێن و قورئانیان باوەڕ مەکەن. چونکە دوژمنان خوا ناناسن، بڕوایان بە پێغەمبەر و ڕۆژی دوای و لێپرسینەوە نییە، بڕوایان بە حیساب و کیتاب نییە، ئێوە هەرچەند موسڵمانن، بەڵام چونکە کوردن هەر مەحکومن بەلای ئەوانەوە بە دوژمن حساب ئەکرێن، بۆیە ماڵ و گیانی ئێوە بۆ ئەوان حەڵاڵە بەلایانەوە دەسکەوت و غەنیمەتە. من بڕیار نەبوو بڕۆم بۆ ئێوە، بڕۆم و ئێوە بە دوژمن بسپێرم، چەند جار بیرم لە ڕابوردوو کردووەتەوە کە چۆن گەورەکانی ئێمە فریوی سوێنی قورئانی دوژمنیان خواردووە، گیراون و کوژراون، چونکە دوژمن نەیتوانیوە لە گۆڕەپانی جوامێری و شەرەفدا بەرامبەریان بوەستێ، ناچار پەنایان بردووەتە بەر درۆ و فێڵ. من ئەمانەم هەموو لێرە لە بیرە و پشت بە دوژمن نابەستم. پێش گەڕانەوەی حکوومەتی شا بۆ کوردستان چەندین جار پەیام هاتووە بە دواما کەوا بڕۆم بۆ تاران داوای لێبوردن بکەم عەفووم بکەن ڕزگارم بێ بەڵام نا من وەعدێکەو داومە بە خوا و بە ئێوە ئامۆژگاری من بۆ ئێوە ئەوەیە مۆڵەت بدەن با مناڵەکانتان زانست فێر ببن. حکومەتی هەرێم ئەوەی لە بیریا نەبێ خوێندن و پەروەردەیە چونکە کورد هیچی لە میلەتانی تر کەمتر نییە خوێندن و خوێندن و وەرگرتنی زانست هۆی پێشکەوتن و دەستکەوتە هەر میلەتێک ڕوو لە زانست بێ لە کاروانی میلەتان و شارستانیت بەجێ نامێنێ ئێوە نابێ بە کوشتنی من و ئامۆزاکانم ترس ڕووتان تێبکە هێشتا دەبێ کەسانی تریش گیانی خۆیان ببەخشن تا بە ئاواتیان بگەین دڵنیام دوای ئێمە کەسانێکی تریش هەن کە بە فێڵ و درۆی دوژمنان لەناو دەبرێن، دڵنیام دوای ئێمە کەسانێکی تری زۆر ئەکەونە داوی فێڵ و درۆی دەوڵەت و گرفتار ئەبن، بەڵام هیوادارم کوشتنی ئێمە بێتە هۆی پەند و عیبرەت. ئامۆژگاریەکی تری من ئەوەیە کە داوای یارمەتی تەنها لە خوا بکەن. هەر هەنگاوێکتان نا بۆ سەرفرازی میللەت تەنها لە خوا هاوکاری داوا بکەن. من دڵنیام خوای خوای گەورە یارمەتیتان ئەدا و سەرتان ئەخا. ڕەنگە بێ بە خەیاڵتان ئەمن قازی محەمەد بۆچی سەرنەکەوتم لە وەڵامدا دەڵێم بە خوای گەورە سوێن دەخۆم کە من سەرکەوتووم چ نیعمەتێک چ سەرکەوتنێک باڵاتر و زۆرترە لەوەی کەوا خەریکم گیان و ماڵ و سامانی خۆم لە ڕێی میلەت و نیشتمانی خۆمدا دەبەخشم باوەڕ بکەن من لە ناخی دڵمەوە ئارەزووی ئاوا ڕۆژێکم دەکرد بە خۆمم دەگوت ئەگەر مردنم بە جۆرێک بێت لە خزمەتی خوا و میلەتی خۆمدا سەربەرز بم، ئەو مەرگە بۆ من پیرۆزە و سەرکەوتنە. ئازیزەکانم، کوردستان هی تەواوی کوردانە. وەک خێزانێک وایە کە هەر ئەندامێکی بە کارێکەوە سەرگەرمە، کەسێکی تر مافی بەرچاوتەنگی و ئیرەیی نییە. کوردستان ئەو خێزان و ماڵەیە، هەرکات زانیان کەسێک لە تاکەکانی ئەم خێزانە دەتوانێت کارێک ئەنجام بدا نەکەن ڕێگری لێ بکەن و لەمپەری بۆ دروست کەن کەسانێک کە بەرپرسیارێتی و کارێکی گرنگی پێسپێرا کە تەجروبەی زیاتری هەبوو دەبێ بە دەمێوە بن ئەوان فەرمانی ئێمەیان جێبەجێ کرد جێبەجێ نەکرد جگە لەوە دژمنایەتی ئێمەیان بە ڕەوازانی چونکە ئێمە خۆمان بە خزمەتکاری خەڵکی دەزانی ئێستا ئەوان لە ماڵی خۆیان و تەبەن زۆرێک لە ڕەیس و ڕەیس عەشرەت و ئەوانە دژایەتیان کردووە لە ماڵی خۆیان دانیشتوون ئێستا ئەوان لە ماڵی خۆیان و ناو خێزانی خۆشیان خۆیان لە خەوی شیریندا بەسەر دەبن ئێمەی خزمەتکاری میلەتیش لەژێر قەنارەداین دواساتەکانی ژیانمان بەسەر دەبین من بە نووسینی ئەم وەسێتنامەیە تەمەنم کۆتایی دێت، ئەگەر منیش بەرپرسیارێتییەکی گەورەم لەسەر شان نابوو، ئێستا وەک ئێوە لەناو خێزانی خۆما لە خەوی شیریندا دەبووم. هەندێکی ماوە هەڵیەگرمە گەرمان و ئەجەل عومری دا بۆ جومعەکەی تر، چونکە ئەو چەند خاڵێکی تری هەیە، حەزەکەم بە وردی بۆ ئەو گەنجانە، بۆ خوێنەوارەکان، بیخوێنمەوە پەلە نەکەم و بەسەریا نەڕۆم لە ئێوەش زیاتر ئێوە مانوو نەکەم خوای گەورە لە قازی خۆش بێ لە هەموو دڵسۆزان و شەهیدانی مسلمانان و گەلی کوردی مسلمان خۆش بێ خی پەروەردگار بە ئاوات و ئامانجی خۆمانمان بگەێنی خی پەروەردگار ستەمکاران لە ناوبەری پشتیان بشکێنی خی پەروەردگارم گەلی کوردی مسلمانە ڕزگار بکەی بە خەڵکانێکی دڵسۆز و لە تۆ ترس